بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان قل اعوذ برب الفلق من شر ما خلق ئەی محەممەد ئەی ئیماندار بڵێ پەنادەگرم بەو پەروەردگارەی کە بەرەبەیان پێش دەهێنێت لە شەڕ و خراپەی هەرچی کە دروستی کردووە لە جن و ئادەمیزاد و مار و مێروو لە شەڕ و خراپەی ئەو کەسانەی کە جادوو دەکەن و پەت و دەزوو گرێ دەدەن و فووی پیا دەکەن، بە فێڵ و جادوو نێوان خەڵکی تێک دەدەن. لە شەڕ و خراپەی حەسوود و بەخیل کاتێک کە حەسوودی و بەخیلی دەبات.